لە دوای ئەو تێگەیشتنە کورتەی قاوەخانەکە قۆناغی گەڕان بە دوای کچەی پرتەقاڵا دەسی پێکرد بەڵام بە شێوەیەکی ئەقلانی و بە بەرنامەوە دەسم پێکرد چونکە چەندەها ڕۆژی دوور و درێژ تێپەڕین و هیچ هەواڵێکیم نەبیست جۆرج لێرەدا بە پێویستی نازانم باسی سەرتاپای هەموو ئەو هەوڵانەی خۆمێ بۆ بکەم کە تیادا شکستم هێنا و نەمتوانی بیدۆزمەوە چونکە بەو شێوەیە نووسینەکەم زۆر دوور و درێژە بێتەوە. بەڵام بە شێوەیەکی ئەقلانی و بە بەرنامەوە دەسم پێکرد چونکە چەندەها ڕۆژی دوور و درێژ تێپەڕین و هیچ هەواڵێکیم نەبیست جۆرج لێرەدا بە پێویستی نازانم باسی سەر تاپای هەموو ئەو هەوڵانی خۆمێ بۆ بکەم کە تیادا شکستم هێنا و نەمتوانی بیدۆزمەوە چونکە بەو شێوەیە نووسینەکەم زۆر دوور و درێژە بێتەوە بارحاڵ زۆرم بیرکردەوە و زۆریشم لێکدایەوە هەتا ڕۆژێکیان شتێکی وەک ئەمەی خوارەوەم بە خەیاڵە هات من دوو جار کچەی پرتەقاڵم بینی بەڵام هەردوو جارەکە لە ڕۆژی دووشەممەدا بوو سەیرە بەلامەوە کە من لەوە بەرخەیاڵم بۆ ئەو نەچوو بوو پرتەقاڵەکانیش تەنها نیشانەی بەردەستم بوون کە بە دوایان بکەوم ئەو پرتەقاڵانەی لە کوێ هێنا بوو ئەزانم دوکانەکاری فرۆگنار پرتەقاڵە فرۆشن بەڵام چەندە باش و تەڕ و بڕن چەندە هەرزانیشن هەر بیرم لە پرتەقاڵەکانە کردەوە ئەگەر کەسێکی بە پەڵپ و بۆ نموونە ئەچینە بازاڕی یۆنگستۆرگێت کە لەو کاتەدا تەنها بازاڕی گەورەی فرۆشتنی میوە بوو لە ئۆسلۆدا، بە تایبەتیش ئەگەر ڕۆژانە چەند کیلۆیەکمان پێویست بێ. دواتریش سواری ترام ئەبین و لە ستۆرگاتەوە دێینەوە بۆ فرۆکگایەک. چونکە هەروا بە ئاسانی ناتوانین خۆمان فڕێبەینە ناو تەکسییەکە و پارەیەکی زۆری پێ بدەین. بەڵام شتێکی تریش لە ئارادا بوو، ئەویش زەرفە کاغەزە قاوەییەکە بوو. بە شێوەیەکی گشتی لە دوکانێکی ئاساییدا شتەکانت بۆ خەنە ناو کیسێکی نایلۆنەوە مەگەر تەنها لە بازاڕی یۆنگستۆرگێتدا نەبێ کە هەموو شتێکت بۆ خەنە ناو ئەو زەرفە کاغەزە قاوەیانەوە ڕێک وەک ئەو زەرفەی کە کچەی پرتەقاڵ بە باوەشیەوە بوو ئەوە تەنها یەکێک بوو لەو تیۆرە زۆرانەی کە بە خەیاڵما هاتن بەڵام لەگەڵەوەشدا سێ دوو شەمە لەسەر یەک خۆم کرد بە بازاڕی یۆنگستۆرگە دا و هەندێک سەوزە و میوەم کڕی. بە لایەنی کەمەوە وەک قوتابییەک شتێکی خراپ نەبوو کە کەمێک خواردنی بەسوود بخۆم، بە تایبەتیش چونکە لەم دوادواییەدا بە یەکجاری سەرم کرد بۆ سەر خواردنی باستوورمەی سوورەکراوە و زەڵاتەی ڕۆبیان. جۆرج، بە پێویستی نازانم وەسفی قەرەباڵغیی ژیانی ناو ئەو بازاڕەت بۆ بکەم، بەڵام تۆش هەر وەک من بکە و هیچی تر، هەر زۆر بە ئاسانی بە دوای کچێکدا بگەڕێ کە قەمسەڵەیەکی نارنجی کڵاوداری لە بەرا بێت. لە لای دووکانێکەوە وەستاوە، ئەیەوێت دە کیلۆ پرتەقاڵ بکڕێت و لەسەر نرخەکەی مشتومڕیەتی. یان هەوڵ بدە هەمان ئەو کچە گەنجە ببینی کە نەختێ لەمەوبەر گۆڕەپانەکە جێهێڵێت و زەرفێکی کاغەزی قورسی بە باوەشەوەیە ئیتر هەموو شتێکی تر لە یاد بکە مەبەستم لە هەموو ئەو خەڵکانەی ترە جۆرج ئەتوانیت ئەو کچە ببینی؟ من خۆشم یەکەم جار و دووهەم جاریش کە چوومە ئەوێ نائومێد بووم بەڵام سێمین جار لەو پەڕی گۆڕەپانەکەوە چاوم چووە سەر تارماییەک کە شتێکی نارنجی لەبەردا بوو. بەڕاستی کچێک بوو کە قەمسەڵەیەکی نارنجی کڵاوتاری لەبەرا بوو. وا دیار بوو لە بەرتەم دووکانێکی میوەدا وەستا بێت و خەریک بێت پرتەقاڵ بخاتە ناو زەرفێکی گەورەوە. زۆر دڵنیا نەبووم. بەناو قەرەباڵغییەکەدا خۆم گەیاندە ئەو پەڕی گۆڕەپانەکە. هێندەی نەبرد لە دووری چەند مەترێکەوە لە لایەوە خۆمم بینیەوە. لێرەیە یان کڕێت وامەزانی بەسەر تاوانێکەوە گرتوومە هەستم کرد ئەژنۆکانمە لەرزن و لەو هاترسام بکەوم بەسەر عەرزەکەیە کچەی پرتەقاڵ هێشتا زەرفەکەی پڕ نەکردبوو چونکە ئەو وەک ئێمەی ناکرد و بە شێوەیەکی تەواو جیاواز پرتەقاڵیە کڕی بۆ ماوەیەکی دوورودرێژ هەر وەستا بووم و لێی وردەبوومەوە. یەکەیەکە پرتەقاڵەکانی هەڵەگرت و زۆر بە وردی هەڵیەسانان. ئەوجا ی خستنە زەرفە کاغەزەکەیەوە یان ی خستنە ناو سەبەتە گەورەکەی کە پرتەقاڵەکانی تری تێدا بوو. ئەوجا زانیم بۆچی لە یەکێک لە بازاڕە ئاساییەکانی فرۆگناردا پرتەقاڵ ناکڕێ. کچە گەنجەکە وا ڕاهاتبوو کە کۆمەڵێک پرتەقاڵی زۆری لەبەر دەستاوێت و بە ئارەزووی خۆی لێی هەڵبژێرێ. من لە ژیانمدا هیچ کەسێکم نەدیوە کە هێندە بە پەڵپ و بیانوو بێت لە کڕینی پرتەقاڵدا. بەڵام لەوێدا زۆر دڵنیا بووم لەوەی کە ئەو کچە پرتەقاڵەکانی بۆ ئەوە نەدەکڕی کە ئاوەکەیان بگوشێت، بەڵام ئەو هەموو پرتەقاڵی بۆچی بوو؟ جۆرج، تۆ خەیاڵت بۆ هیچ شتێک ئەڕوات؟ بە بڕوای تۆ بۆچی نزیکەی نێو خولەکێکی بۆ هەڵبژاردنی هەموو دانە پرتەقاڵێک بەکارهێنا و ئەوجا ئەیخستە ناو زەرفەکەیەوە؟ تۆ لەوە تێگەی؟ من خۆم خەیاڵم تەنها بۆ شتێک ئەڕۆیشت، ئەو کچە لە چێشتخانەی باخچەیەکی ساوایانی گەورەیا کارەکات، لە دوای نانخواردنی نیوەڕۆ پرتەقاڵێک دەدەن بە هەموو مناڵێک بێگومان ئاشکراشە کە زۆربەی مناڵان تا ڕادێکی زۆر حەز بە یەکسانیەکەن هەر لەبەرەوە ئەرکی سەرشانی کچەی پرتەقاڵە کە هەموو ئەو پرتەقاڵانی کە ئیکڕێ کوت و مرد وەک یەک وابن واتە هێندەی یەک گەورە بن وەک یەک خڕ بن و ڕەنگە نارنجەکەشیان وەک یەکبری قەدار بێت بەدەر لەوەش ناچار بوو بیان ژمێرێت. من خۆم پێم وابوو باشم لێکدابێتەوە هەر بە خەیاڵ کەمێک خەفەتیشم خوارد چونکە گەیشتمە ئەوەش کە لە هەمان ئەو باخچە ساوایانەدا کۆمەڵی پیاوی زیرەک لەگەڵ یا ئیشەکەن لەوانەی کە نایانەوێت سەربازی بکەن بەڵام جۆرج هەر زوو لە دووری یەک دوو مەترۆ بینیم شتێکی تەواو جیاوازەکات زۆر بە ڕوونی ئەمبینی کچەی پرتەقاڵ زۆر بە وردی بە دوای ئەو پرتەقاڵانەیە گەڕێت کە لەیەک ناچن هەر لە ئەندازە و شێوەیانەوە هەتا ڕەنگەکانیان جگە لەوەش حەزەکەم سەرنجێ بۆ وردەکاریەکی تر ڕابکێشم هەندێک لەو پرتەقاڵانی کە هەڵیە بژاردن هێشتا گەڵای دارەکەی پێوە بوو زۆرم پێخۆش بوو کە چیتر بیرم لەو کەسە زیرەکانە ناکردەوە کە لەگەڵ یایشەکەن مەبەسم لەوانەیە کە نایانەوێ سەربازی بکەن بەڵام هاوکات ئەوە تەنها شت بوو کە دڵی خۆش ئەکردم چونکە کچەی پرتەقاڵ بەلام وەک مەتەڵێک وابوو هەر وەک مەتەڵێکیش مایەوە سەرەنجام زەرفەکەی پڕ کرد کچەی پرتەقاڵ پارەکەی بە دوکاندارەکە دا و بەرەو ستۆرگاتە کەوتە ڕێ منیش دووراودوو دوای کەوتم چونکە بڕیارم دابوو ئەو کاتە خۆمی نیشامدەم کە چینە ناو ترامەکەی فرۆک نەرەوە بەڵام بەداخەوە ڕێک لەو خاڵە گرنگەدا بە هەڵە هاچوو چونکە ئەو پاشنیوەڕۆیە بەرەو ستۆرگاتە نەچوو تا سواری ترام بێت بەر لەوەی بگەینە ئەوێ سواری ماشێنێکی توێتای سپی بوو یەکێکیش لە شوێنی شۆفێرەکەدا دانیشت بوو پیاوێک بوو بە جوانم نەزانی بەڕاکردن خۆم بگەێنمە لای پێم خۆش نەبوو سەسلام لە پیاوەکە بکەم لە ڕاستیدا هێندەشی پێنەچوو ماشێنەکە کەوتە جوڵە لە سوچێکەوە پێچی کردەوە و لە بەرچاوم ون بوو. بەڵام لەگەڵەوەشدا دەتوانم یەک زانیاری گرنگی ترت پێ بڵێم. ڕێک لەو کاتەدا کە کچەی پرتەقال بە خۆی و زرفە پرتەقالەکەی باوەشیەوە خۆی کرد بە ماشێنەکەدا، ئاو ڕێکی دایەوە تەماشای کردم. بەڵام من نازانم منی ناسیەوە یان نا، بەڕاستی دڵنیانیم لەوە. من تەنها لەوە دڵنیام کە خۆی کرد بە ماشێنێکی تۆتای سپیدا کە پیاوێکی تێدا بوو و هەروها لەوەش دڵنیام کە سوار بوو ئاو ڕێکیدایەوە و سەیری کردم ئەو پیاوە بەختەوەرا بێ چێ بوو بێ فریانە کەوتم تەمەنی بخەمڵێنم خۆ لەوانەیە باوکی بوو بێت کێزانێ بەڵام ڕێشی تێچێ کە بە هەر حاڵ من چوزانم چێ بوو بڵێ یەکێ بوو بێ لەوانەی کە نایەنەوێ سەربازی بکەن نابێت ئەوان سواری توێتای سپینها بن. یان لەوانەیە کوڕە قۆزەکە بووبێت، باوکی ئەو مناڵە چوار مانگانەیەی کە لە خۆمەوە ناوم نابوو ڕامفی. بەڵام مەرجیش نییە ئەو بووبێت. هیچ شتێکی وام نەدی کە ئاماژە بۆ ئەوە بکا. خۆ ڕەنگە ئەو پیاوەی ناو توێتاکە ئەو کەسە بووبێت کە لەگەڵ کچەی پرتەقاڵدا نیازی هەبوو بە گالیسکەی سەر بەفر گرینلاند ببڕن. دەمێکە شێوەی و پیاوم لە خەیاڵایە لە ناو شەپۆلی ئەو وێنانەدا ژەمە پرتەقاڵەکان و تەوری سەر بەفرمەتی کە تەر و داری زیادەی گالیسکەی سەر بەفر و کیسەی خەومەتی تەباخێکی گازی بچکۆلە و شلەی ئامادەکراومە هاتە بەرچاو چاوی ناوەوەم ئەو خێمەیە دی کە تێها خەوتن ڕەنگەکەی زەرد بوو هێندەش هاتە بەر چاوم کە هەش سەگ گالیسکەکانی ڕاکێشا هەموو ئەو شتانەم بە ڕاستییە دی. خەیاڵ بەوە لێ نەدەن کە بتوان خۆیان لە من بشارنەوە. هەرەت وت سەر تا پای بەکری فیلمێک لە مێشکمایە. کچ و کوڕێکی سەیر و سەمەرە بە گالیسکەیەکی سەر بەفر بە سەر پانتاییە پان و بەرینە بە بەفر داپۆشراوەکانی گرینلاندا ئەڕۆن. کچەکە هەر وەک خواوەندی بەفر جوان و بێگەردە، کوڕەکەش لووتی خوارە و دەموچاوێکی ڕەزا تاڵ و نیگایەکی پڕ لە نیەت پیسی پێوەیە. هەر بەو چاڵە بەفرینە قووڵانە ئەچێ کە لەوانەیە لە هەر کاتێکا بێ کچەکەی تێ بکەوێ. ئەگەر کچەکە بکەوێتە چاڵێکی ئاوەهاوە، بڵێی دەریبهێنێتەوە؟ یان بۆ خۆی لێیات ئەڕوات و پرتەقاڵەکانی ئەخوا هەرچەندە سووریش ئەزانێ کە جارێکی تر چاوی پێی ناکەوێتەوە. کوڕەکە هێزێکی پیاوانەی بێ هەست و ساردی هەیە، ئێسکگران و دواکەوتووە، هەروەک چۆن ئێمە مێشوولەیەک پانەکەینەوە ئاوها ئەویش زۆر بێ خەیاڵانە تەقە لە ورچی ناو بەفر ئەکات. شتێکی تریش هیچ بەدووری مەزانە کە ئەتوانێ لەناو ئەو شەختە بەفرانەدا دەستدرێژی بکاتە سەر. خۆ لە هەموو ئەو شتانەوە دوورە کە پێیان ئەوترێت یاسا و ماف. کێ ئەتوانێ لەوێدا بیبینێ؟ کێ لەو شوێنە دوورە دەستەیە چاوی لێیانە؟ بەڕاستیش هەر وایە جۆرج، جگە لە من کەسی تر ناتوانێ بیانبینێ. هێدی هێدی وێنەی هەموو گەشتەکەیان لەلام ڕوونتر و ڕوونترەبۆوە. تەواوی هەموو ئەو ئامرازانە مەبینی کابوایە لەگەڵ خۆیانا بیانبردایە بەر لەوەی ڕۆژەکە بەسە بچێت ناوی هەر هەشت سەگەکەشم نا بۆ ئێوارەش بە لیستەیەک ناوی هەموو ئەو شتانەم نووسی کە پێویست بوو لەگەڵ خۆیانە بیبەن کێشی هەموو شتەکان دوو سەد و چل کیلۆ دەرچوو بوتڵێک شەمپانیە بچکۆلە و چارەکێک عارەقیشی تێدا بوو دایان نابوو لەو کاتەدا بیخۆنەوە کە ئەگەنا سیۆرا پالۆک یان کاناک بەڵام هەر بۆ بەیانی ڕۆژی دواتر مێشکم هێورتر بووەوە. هیچ کەسێک لە مانگی دوانزەدا نایەوێ بە گالیسکە گرینلاند ببڕێت. لە مانگی دوانزەدا ئەو جۆرە گەشتانە بەرەو ئانتراکتیک ئەڕوات، بە هەر حاڵ لە بازاڕی میوەکەی ئۆسلۆوە پرتەقاڵ ناکڕن و بۆ ئەوێ بەرن. ئەو جۆرە شتە پێویستانە یان لە چیلییەوە یان لە خوارووی ئەفریقاوە ئەبن، لەوانەیە تەنانەت یەک پرتەقاڵیش لەگەڵ خۆیانە نەبەن. ئەو کەسانەی کە ڕوو لە پۆڵی باشوورەکەن هێندە کالۆری زیادە وەرەگرن لە ڕۆژەکە کە پێویستیان بە هیچ جۆرە ڤیتامینێک نابێت. بێ لەوەش پرتەقاڵ کێشەکەی قورسە، لە سەروو هەموو شتێکیشەوە بە چ شێوەیەک بە دوو دەستکێشی ئەستوورەوە پرتەقاڵێکی بەستوو پاگەکرێت. پشت بەستن بە ئاوی پرتەقاڵێک لە پۆڵەکاندا هەروەگەوە وایە پشت بە ئەسپەکانی سکۆت ببەستیت. بەڵام خۆو ناو پڕ لە شلەمەنی. تەنها چەند دڵۆپە بەنزینێک و تەباخێکی باشت پێویستە و هیچی تر. سەهۆڵ و بەفر واتە ئاو. تەنها شتە کە لەو ناوە زۆر بێت. لە ڕاستیدا لە سەدا هەشتا زیاتری پرتەقاڵ ئاوە. لە دڵی خۆما وتم، ئازیزم، کچەی پرتەقاڵ. تۆ کێیت؟ خەڵکی کوێیت؟ ئێستاکە لە چ شوێنێکای؟ دیسانەوە دایکم هاتەوە لای دەرگای ژوورەکەم وتی، جۆرج، چۆنیت؟ باشیت؟ منیش وەڵام دایە وتم، باشم، بەڵام پێم خۆشە ئیتر وازم لێ بهێنی. بۆ ماوەی یەک دوو چرکەیەک بێدەنگ بوو، ئەوجا وتی، ئاخر پێم ناخۆشە کە دەرگاکەت بە کلیل داخستووە. منیش وتم، کلیلی دەرگا چ سوودێکی هەیە ئەگەر جار جارێ بەکاری نەهێنین؟ جگە لەوە شتێک هەیە پێڵێن ژیانی تایبەتی تۆوە نازانیت؟ کەمێک ناڕەحەت یان ورترێک بڵێم وابزانم قسەکەم برینداری کرد بۆی وتی جۆرج پێم وابێت مناڵانە ڕفتارەکەی من هیچ بە پێویستی نازانم دەرگاکەت بەکلی دابخەی من تەمەنم پانزە ساڵە دایە مناڵ نیم دیار بوو پەس بوو لە داخە هەناسێکی قۆڵی هەڵکێشا ئیدی هیچ شتێکی ترمان نەگوت بێگومان هیچ شتێکم دەربارەی کچەی پرتەقاڵ پێ نەگوت نازانم بۆ بەڵام زۆر بە قوڵی هەستمە کرد هەموو ئەوشتانەی کە باوکم دەربارەی کچەی پرتەقال بۆی جێڕامەوە شتێک بوون کارگیز لەوە پێش بۆ دایکمی نەجێڕاوەتەوە چونکە ئەگەر بۆ ئەویشی باس کردبێت ئەوە بێگومان دایکم باسی ئەو کچی هەر بۆ کردم بەو شێوەیەش پێویستی ناکرد باوکم دو هەمین ساتی ژیانی سەر زەوی بەوە بکوژێت کە نامەیەکی دوور و درێژ بۆ من بنووسێت ڕەنگە ئەزمونێکی لە سەردەمی گەنجی دابینی بێت و لە ڕێگەی جێڕانەوەی ئەو چیرۆکەوە بێوێت من ئاگادار کاتەوە کە نەکەومە هەمان شتەوە خۆزگەی زانی لەو بارەیەوە چەند زۆرم پێیە. لە بنەڕەتدا لێکۆڵینەوەکە ناوی لێکۆڵینەوەیەکی تایبەتی بوو. بەڵام لەوە تایبەتی ترەوە بوو کە مامۆساکەمان وتی ئەبێت بۆ هەموو پۆلەکەی بخوێنیتەوە. ئەبوایە وێنەکانیشم نیشان بدانایە. ئەو مەبەستی خراپ نەبوو، بەڵام هەر لە دوای پشووی ئەو وانەیەوە هەندێک لە کچەکان بە ناوی ئەینیشتاینی بچکۆلەوە بانگیان ئەکردم. هەر بە ڕێکەوتیش ئەو کچانە بوون، بەڵام هەندێک کچ هەن ناتوان گردون ببینن تەنها چاوڕشت نەبین و هیچی تر لەوانەیە هەندێک کوڕیشە بن کە نەتوان لەسەر و ئاسۆوە جگەل لە فتبۆڵێن هیچ شتێکی تر ببینن هەرچۆنێک بێت ماوەیەکی زۆری پێچێ هەتا بتوانین لە ئاوێنێکی بچکۆلەی مکیاچکردنەوە بچینە سەر ئاوێنێکی گەورەی تەلیسکۆبێک وابزان مەشتە ئەوەیە کە پێوترێ گۆڕانی تێڕوانینەکان. ڕەنگە بتوانین ناوی ئەو گۆڕانکارییە بنێین گۆڕانکارییەکی سەرسوڕهێنەر. هیچ کاتێک درەنگ نییە بۆ ئەوەی گۆڕانکاریی سەرسوڕهێنەر ئەزمون بکەین بەڵام زۆرینەی خەڵکی سەرتاپای هەموو ژیانیان ئەژین و هێندە نابینن کە لە بۆشایی ئاسماندا ئەخولێنەوە. لەم خوارانەوە چەندەها شتی خۆش سەرقاڵی کردووین. پێم وابێت تەنها هێندەمان لەسەرە کە بیر لەوە بکەینەوە بە چ شێوەیەک خۆمان بهێنینە دەرەوە. ئێمە سەر بەم زەویەین. من مەبەستم نییە گومان لەو ڕاستییە بکەین. ئێمە بەشێکین لە ژیانی سروشتی سەرم زەویە. لە مەیموون و خشۆکەکانەوە هێندە فێربووین کە ڕەگەزەکەمان بە چ شێوەیەک زاوزێیەکات من هیچ لاریەکم لەوە نییە گەل لە سروشتێکی ترا بووینایە ئەو سالەوانەیە هەموو شتێک بە شێوەیەکی تەواو جیاواز بواە بەڵام ئێمە لێرە هاژین ئەمەوێت دیسانەوە دووپاتی بکەمەوە بڵێم من بە هیچ جۆرێک نکۆڵی لەوە ناکەم بەڵام مەبەسمە بڵێم ئیدی مەرج نییە ئەوە ڕێگەمان لێ بگرێت و نەهێڵێت لەسەر لوتی خۆمان کەمێک دوورتر ببینین تا ئەندازەیەک تێلیسکۆپ واتە تەماشاکردنی شتێکی دوورەگرێتەوە بەڵام بڵیت بەڕاستی ئەم چیرۆکی کچەی پرتەقاڵە بە هیچ شێوەیەک پەیوەندیەکی بە تەلیسکۆبی ئاسمانەوە هەبێت؟ بێگومان ئامانجی دانانی ئەو تەلیسکۆبە لە ئاسماندا ئەوە نییە کە نزیکترێک ببینەوە لەو هەسار و ئەستێرانەی کە تەلیسکۆبەکە توانێ بیان بینێت. گەر وابوایە ئەوسا هەر وەک ئەوە بێ ئەقڵیە بوو کە لەسەر نووکی پێ بوەستاینایە بۆ ئەوەی باشترێک چاڵە بورکانیەکانی مانگ ببینین. هەموو مەبەستی دانانی ئەو تەلیسکۆبە لە ئاسماندا ئەوەیە کە لە خاڵێکی سەروو ئەتمۆسفیری زەویەوە لە گەردوون بکۆڵێتەوە. خەڵکانێکی زۆر پێیان وایە ئەستێرەکان ئەدرەوشێنەوە، بەڵام لە ڕاستیدا وا نیە. بەڵکو ناجێگیری ئەتمۆسفیری زەوییە کە ئەو دیمە ناخوڵقێنێت. ڕێک وەک ئەوە وایە کە تەماشای بەرد و زیخی ژێر ئاوێکی بەخوڕ بکەین لەوێشدا بەردەکان لەبەر چاومان نالەرنەوە جوڵێنەوە هەشتوانین بە پێچەوانەوە نمونەیەک بهێنینەوە کاتێک کە لە بنی ئاوی مەلەوانگەیەکەوە تەماشای سەرواکەین ناتوانین بە وردی ئەو شتانە ببینین کە لە قەراغی مەلەوانگەکەیا جوڵێنەوە هیچ تەلسکۆبێکی سەر زەوی ناتوانێت وێنەی زۆر ڕوونی گەردوونمان بۆ بگرێت، تەنها تەلیسکۆبی ئاسمانی هابڵ ئەو توانایەی هەیە. هەر لەبەرئەوەشە کە ئەو تەلیسکۆبە لە چاو تەلیسکۆبەکانی سەر زەویدا زۆر زیاترێکی گەردوونمان بۆ ئەخاتە ڕوو. خەڵکانێکی زۆر هێندە کورتبینن کە ناتوانن ئەسپێک و مانگایەک لە یەک جودا بکەنەوە، یان جیاوازی نێوان ئەسپێکی ئاوی و زێبرایەک ناکەن. ئەو جۆرە خەڵکانە پێویستیان بە چاویلکەیە بۆ ئەوەی شتەکان باشترێک ببینن. من لەوە پێش نووسیم هەر پاش ماوەیەکی کەم هەڵەیەکی گەورەیان لە بواری سافێتی هاوینە سەرەکیەکەیدا بۆ دەرکەوت و لە ساڵی 1993دا لەلایەن ئەستێرەناسەکانی کەشتی ئاسمانی ئەندێڤۆرەوە ئەو هەڵەیە چاککرایەوە. بەڵام لە ڕاستیدا هیچ دەستکاریەکی هاوێنەکەیان نەکرد بەڵکو و چاویلکەیەکیان بۆ دانا ئەو چاویلکەیە کە لە دە ئاوێنەی بچکۆلە پێک هاتووە پێوترێت کۆستار بەڵام نا تاو کاتەش نەمەزانی ئەو تەلیسکۆبەی ئاسمان چ پەیوەندێکی بە کچەی پرتەقاڵەوەیە ئێستا کە تێگەم هەڵبەتە لەم کاتەدا کام دێڕانە ئەنووسم، چونکە دەمێکە ئەو نامە دوور و درێژەم خوێندەوە کە باوکم بەر لە مردنی بۆ منی نووسیبوو. لە ڕاستیدا چوار کەڕەتم خوێنەوە. بەڵام بێگومان نامەوێت هیچ شتێکی بۆ خوێنەرە نوێکان دەربخەم. دە بیگێڕەرەوە بابە. ئەو چیرۆکە بۆ ئەو کەسانە باس بکە کە ئێستاکە ئەم کتێبە خوێندنەوە.